بارانیش هات و ڕۆی. لەبەر ئەوەی بە چاوی پار و پێرار سەیری هەورەکەیان دەکرد، ئەوەندە گوێیان بە هەوری ئەمساڵ نەدەدا. هەورەکان هەر دەهات ڕقیان ڕەش و ئەستوور دەکرد. بایە ساردەکەش خۆی بە دەوری دڵۆپە ئاوەکاندا دەگێڕا و قەڵەوتر و پڕتر و چڕتری دەکردن. چێشتەنگاو بوو، پیادە، تەنیا، بێ تاژی، بێ ئەسپی سەکڵاوی، بە خۆت و تفەنگێک و پێنج فیشەکی کارخانە و تورەگەی تفاقی پێویست، کە هەر بە پەتەکەی خۆی چەند جار لە پشتێنەکەت ئاڵاند بوو، لە کاتی ڕۆیشتن و هەنگاو هەڵێناندا تەکەتەکی بوو. چەندەها جاری دیکە بە تاقی تەنیا لە گوندەکەتان دەرچووی، شەو و ڕۆژ، وەخت و ناوەختت لە کن نەبوو. زستان و هاوین لات گەمە بووە، بەیانیان یان درەنگی شەوانت پێ یەک بووە، وەلێ ئەمجارەیان هەستت بە شتێک دەکرد، بۆت خورد نەدەکرایەوە بۆی نەدەچووی و نەشت دەزانی مەسەلەکە لە کوێدایە هەر کە لە لانکی چاو هەڵێنانت ئاودیو بووی کە هەتا چاوت بڕی دەکرد سپی دەچۆوە و دڵت خەتەرەی کرد ئەگەر بە شوورەیت نەزانیبوایە بۆ گوندەکەتان دەگەڕایتەوە وەلێ ئەوەت لێ نەدەوەشایەوە و لە شەرمی ئەوەش نەوەک لە گوندی لێت بپرسن بۆ ڕۆیشتی و بۆ گەڕایتەوە ئیدی لە ترسی ئەم پرسە لەسەر ڕۆیشتنەکەت مکوڕتر بووی ترسەکە بە دڵتا گوزەری کرد وەلێ ماچی خۆی تێدا هێشتەوە دەستت بە ئاوڕدانەوە لەسەر ئاوڕدانەوە و سەیرکردنی ئەو لەو ئەولا کرد هەر کەسێ چاوی لێت بواە دەرچی بە شتێک دەکرد ئاوڕێک بۆ ڕاست ئەوی تریان بۆ چەپ تەمەشایەکی دوور سیرکردنیی نزیک ئەو ئاوڕێکە بۆ مەڵبەندی لەدایکبوون و گاگۆڵکە و منداڵیت و مێردمنداڵی و گەنجیت دایەوە کە تەنیا لە هەڵمە دووکەڵی سۆپای دار و چرۆ و تەرس بترازێ هیچی تر نەبینی. هەر خۆت دەتزانی مەرامت لەو ئاوڕدانەوەیە چ بوو. لەکنت بووە هۆی تەمتومانێک وەکوو ڕەشماڵ بەسەر دڵت هەڵدرا. کە دوا ئاوڕت لە کەرخی گوندەکەتان دایەوە ئاسەواری دووکەڵەکەش ڕەوی بۆ پێڵاوە لاستیکەکەی پێت بنی گڕنی گڕنی بوو بەرگەی خلیسکانی دەگرت و باش لە بەفر دەچەقی و شوێنە بەرزەکەی لەسەر بەفرەکە چاڵی دروست دەکرد و شوێنە قوڵەکانیش بە پێچەوانەوە بەرز دەبوو مۆری نەخشەکەی لەسەر بەفرەکە بەجێ دەما تا ماوەیەک کوێر نەدەبۆوە دا وەرهاتیتەوە تایەکی گۆرەویەکەت لە بەلەکت هاتبۆ خوارێ و ویستت هەڵی کێشیتەوە و توندی کەیتەوە هەر دەم و دەست لە فکران ڕۆچووی دەستت خستبوە سەر شان و ملی بەخۆتەوە و دەنووساند و بۆنت دەکرد نازدار گوتی دەمەوێ ببمە پارچەیەک گۆشت و تێکەڵاوی گۆشتی لە شت ببم یا ببمە پارچەیەک ئێسقان لە ڕەقایەتی لەشت، یان وەکو ئەو خشتانەی لە ناو دیوار و خانەی تۆم جێگەی خۆیان قایم کردووە، ئاوا ببمە بەشێک لە گیانت کە یەک پارچە و یەک لەشی و یەک دڵی لێ دروست بێ کە بە هیچ جۆرێ دەوروبەر نەتوانێ زەفەرمان پێ ببا و لێکمان بترازێنێ. نازدارەکەم، وا دەزانم خوا لە تۆ بەولاوە کچی لە گوندەکەمان و لە دەڤەرەکەدا دروست نەکردووە، یا ئەو کچەی تێدا نابینم کە بە کەڵکی دڵ و دەروونی من بێ تۆ خوێ و نمەکی تامی گیانم خۆش دەکەی کە ناڕەحەتیشم دەکەی ئەوی شەرتامی خۆی هەیە نازدارەکەم دەمەوێ لەگەڵ ئەو ڕاگوشینانە بچینە ناو یەک و ببینە یەک پارچە هەتا هەتایە لێک نەبینەوە گیانەکەم ئەو نەرمە ئارەقەی سینگ و گردنت سوکە بۆنەکەی تێکەڵاوی بۆنی خەناوکەی مێخەک و سمڵ و سۆتکە و مەڵحەم بووە سەرخۆشی کردوومە بەڕاستی بۆنێکی ژنانەی خۆشە چونکە پێت خۆشە نایەڵم وشک ببنەوە و هیتر دەهونێنمەوە و لەم لەم دەکەم دەزانی هەست بە گەرمی لەشت دەکەم ئەلەکتریکی شار چۆن شارت ڕووناک دەکاتەوە لێم بوویتە ئەو ئەلەکتریکە و دڵ و دەروونت ڕووناک کردیمەوە دڵگەش ئاگات لە من نییە خەریکە لە باوەشت لە خۆ دەچم نازانم چیم لێ هاتووە ئاگام لە دونیا نەماوە ئامێزتم ئەوەندە پێ خۆشە کە ڕام دەکوشی ئەوسا دەزانم کە هەمە هەرچەند ئامێزت لێم توند دەکەی هەست بە ئێشی سینگ و مەمکم دەکەم هێندەی تر پێم خۆشە و دڵم خۆش دەبێ ئەگەر ترس و ئێش و لەزەت بە ئاگام کاتەوە دەنا وا دەزانم هەر نیمە. خۆشێک دەبینم خۆم لەبیر دەچێتەوە دیارە هەردووکمان وەک یەکین. نازدار بۆنی بسک و شابسکان و ئارەقەی سینگ و مەمکان جێژی کردوومە. کوڕە غەریب جارێ چت دیتووە؟ زۆریم هەڵگرتووە بۆ ڕۆژی خۆی. خوا یار بێ ئەو ڕۆژەش دەبینین. ئەو گۆرەویە بەنانەم بە دەستی خۆم دروست کردووە. بۆ زستانێ تا قاچەکانت نەتەزێ. دڵگەش حەز دەکەم هەر تۆ قسانم بۆ بکەی و من گوێت لێ ڕابگرم بەشی ئەوەندەم بکە تا دەتبینمەوە ئەوەش گۆرەویەکانە گیانم. دەست و پەنجەت هەر نازدار بێ نازدارەکەم. گۆرەویەکان کە بە دەست و پەنجەی نازدار حەیرانت چنرابوون هەڵت کێشانەوە و دەلینگی شەرواڵەکەت خستەوە ناوی و کەمێ بە سەریدا هاتە خوارێ. کە ڕاست بوویتەوە چاوت کردووەوە ڕاداری ئاواکس بۆ سۆسە پێکردن و دیتنەوەی نێچیر بە ئاقاری سپیدا گێڕات. کە گەیشتیتە زەوییەکەی پیرۆت، قەسری، مەرەزەی پار کە بۆ لەوەڕ تاس کرابوو، بەفرەکە هەندێکیانی وەک دۆشەک بۆ خۆ ڕاخستبوو، هەندێکیشیان سەری بۆ نەوی نەکردبوو، قیت سەری خۆی لە بەفرەکە دەرێنابوو. ڕکووعی بە هەندێکی تریشیان بردبوو، بەفر لەسەر پشتیان وەستابوو، ژێری کردووە پە پۆکە. قسەیەکی پیرۆتت لە گوێدا زرینگایەوە کە بەلای زەوییەکەدا ڕەت دەبووی. کە ئەوسا هانای بۆ هێنای و پێی گوتی، دڵگەش، ئەگەر ئەو بەرازانەم لە کۆڵ نەکەیتەوە، زەوییەکەیان پێ چۆڵ نەکەی، دەستم لە بنی هەمبانە دێتە دەرێ. تۆش کوڕی بە پیرەوەچوون و بەهاناوەچوون بووی، بۆ ڕۆژانی تەنگانە و بۆ کەسانی لێ قەوماو و داماو زەلام بووی. لەگەڵ برادەرەکانت ڕێکەوتی کە بە هانایەوە بچن و، مەرەزەکەی بۆ پاس بکەن و بەرازەکان وەدەرنێن. دەستان دایە تفەنگەکانتان و خۆت بگرە بەراز هاتین. سەگوەڕ لە هەموو لایەکەوە دەستی پێکرد. بە ناو مەرەزەکەدا پەرت بوو. چەند تەقەیەکی بووکانەشتان کرد. تاژیەکان بە مەیدانی خۆیانیان نەدەزانی لە دووڕا دەنگیان دەهات و دەسوڕانەوە. هەر یەکە و تانی لە سەگەکەی خۆی دەدا. یەک دەیوت ئەها بۆرە، یەکێکی تر ئەها سۆرە، چاو ڕەش، مەیدان مەیدانی تۆیە و تێر گۆشتت دەکەم. پێتان دابوو بە دەست و تفەنگیەوە هاتبوو هەشبوو یان تفەنگی نەبوو یان پێڕان نەگەیشتبوو بیهێنێ سەگەکەی هێنابوو لەو حەلاوەلایە بەراز لە ترس و حەژمەتی ڕۆحی خۆی لە ناو مەرەزەکە دەرپەڕی ڕەوە سەگ بەدوایەوە بوو نەش دەوێران زۆر خۆی لە قەرەی بدا بۆرە لای دوای لێ گرت و سەگەکانی تریش بەم لاو بەو لادا تاویان دەدا. وەکو دەڵێن ئەو ڕۆژە بوو سەگ ماخۆی خۆی نەدەناسی. بەزمێک بوو سەر بە هەشت حەزی دەکرد بەشداری بکا. نەتهێشت دوور بکەوێتەوە و بۆی دانیشتی و گوللەیەکت پێوەنا. ڕەتی بە پاشووی برد. پاشووی سووڕا و ڕێی پێ گۆڕی. مەیدانی سەگان بە دیار کەوت و گوللەکە کاری تێ کرد بوو. بۆرە خۆی گەیاندێ و قەپێکی لە پاشووی گرت و بەرازەکە خۆی سوڕاند و خۆی ڕاپسکاند. بۆرە لەگەڵ تەوژمی سوڕانەکە بە قەد گەستنەکەی گۆشتی لەگەڵ دەمی هێنا و ڕەتی برد. ئاها سۆرە ڕۆشتە، دەی چاوڕەش خۆت بە دەربێخە. هیزە نەیەلن دەرچێ. ئاها دەی. حەپە حەپی سەگەڵ و دەنگی ئاها و دەی ڕاوکەرانیش لەو ئاقارە دەنگی دەدایەوە. بە بەراز و سەگەڵ و تاژەکان و وڵاخی ڕاوکەران و ئەو ئاقارەیان جێرەکرد. بەرازەکە هیلاکی پێوە دیار بوو. تاژەکانیش. بەرایی هەڵاتنەکەیان دوور بە دوور لێ دەگرت بەزمێک بوو حەزت دەکرد زوو تەواو نەبێ کە بەرازەکە ڕووی هەڵاتنی دەکەوتە سەگەکان بڕی دەکردن وەلێ خورتەکەی هەر دەهات لە کەمی دەدا و دەبووە بای سەگەکان سۆرە خۆی گەیاندێ و قەپێکی لێگرت هەڵاتنەکەی خاوتر کردەوە چاوڕەش قەپی لە لاکەی ترگرت پاشوی پێخشان خوێن لە جێگەی گوللە و گازی سەگەکان دەهاتە خوارێ بازنەی مەدانی شەرتان لە یەکتری تەسک دەکردەوە لەگەڵ خشینیدا سەگەکان بەریان دا. دەنگی گوللەیەک لە بەربەستەکان هات و شریقەکەی دەنگی دایەوە و ڕەتی بە بەرازەکە دا و سەگە لێی خڕبوونەوە و سەری کەوتنە گیانی و خەپیان کرد. بە بیرهاتنەوەی ئەو ڕاوە بەرازە گوڕاحێکی خستە هەناوتەوە. تخووبی زەوی پیرۆتت بەزاند بەدەم ڕۆیشتن و چاوگێڕان لەبەر خۆتەوە گوتت. دیارە کەروێشک و مامزەکان زەخیرەی ئەم زستانەیان داناوە بۆیە بە دەرەوە نین یا هەر ئەوانە ماون کە خۆیان دەخاڵەتی گوندی کردووە. خۆت بەرەو ئەو بنە دارە هەڵدەکوتا کە لەوە پێش گەلێ جار لەگەڵ هاوەڵە ڕاوچێکانت لە ژێریدا کەو و سوێسکە و پۆڕ و هەوێردە و ئاژەڵە کێویتان برژاند بوو هیلاکیشتان لە سێبەرەکەی دەرکردن. چاوت دایە بنە دارەکە هەورازەکەت بڕی دارەکەت لێ بە دیار کەوت بە چاو دیار بوو ژێرەکەی ڕەش دەچۆ یان بەفر نەیگرتبۆوە تەکانت دا هەرچی زووترە بە دارەکە بگەی ڕوانینت بەسەر دارەکە ئاودیو کرد بە قەستی چاوگێڕان و دۆزینەوەی نێچیر یەکسەر دڵت داخورپا دەستت برد تفەنگەکەت لە شان هێنایە خوارێ و فیشەکێکت لێ خوڕیە بەرێ بە دەست توند گرتت و پێت بەغارەوە نا کێبڕکێی نێوان تۆ و گەلە گورگ دەستی پێکرد، غاردانت لە ترسی ئەوە بوو نەبیتە خۆراکی گورگان، خۆت لە تنگیان ڕزگار بکەی، غاری گەلە گورگیش بۆ خۆ تێرکردن بوو، غار لە نێوانتان کە دەستی پێکرد و قەوما، تۆ بۆ دارەکە و ئەوانیش بۆ تۆیان بوو. بە هەرچی هێزی هەبوو غارت دەدا. وەختی خۆشی کە فەقێ بووی لە یاری قاشوانێ بە دوای گۆیەکە چاک غارت دەدا و بە قاشۆیەکەت گۆیەکە دەخستە پێشە خۆت و بۆ هۆرکردن تەکانت بدە. هەر تەکانێکی ئێستا بۆ زیادکردنی هەنگاوێک یا دوان لە غاردان، دابینکردنی ژیانێکی سەرلەنوێتە. لە گۆڕەپانی قاشوانێ غارت شارەزایی و لێهاتوویی و لێزانینتی لە گەمەکە بە دیار دێخست، وەلێ غاری ئێستات غاری ڕۆح قوتارکردنە و ئازایەتییەکی ترت بە دەردێخێ. ژیانی نوێت بەم هەنگاوانەی غارت بەستراوەتەوە کە بە توند و خێرا قاچەکانت هەڵدەبڕی و پێڵاوە لاستیکە بنگڕنیگڕنییەکە پتر و باشتر لە قوڕ و بەفرەکە دەچەقێ و چاکتر دەتوانێ لە خۆ هەڵدێی و پتر عاردت دەبڕی و زووتر خێراتر نێوانی تۆ و دارەکە بەرەو کەمبوونەوە و تەسکبوون دەچی. لە بای غارێت ئەوەت بە بیردا هات کە ئەمەیان کاری گوللە نییە. ئەوە یەکیانت کوشت، دوانت کوشت، بگرە سێیانت کوشت، ئەوانی تر دەتگەنێ و لە تۆڵەی هاوڕێ کوژراوەکانیان بۆ ژەمی خۆتێرکردن ونجڕ ونجڕت دەکەن. ئازایەتی لەگەڵ بەکارهێنانی عەقڵ لە هەر جێگایەک و تەنگاویەک زەروورەتی خۆی هەیە. ئینجا ئەو زەروورەتە چ خۆشی بێ چ ناخۆشی لە کاتی ترس یا فەرحی و هێمنی ڕۆڵی خۆی دەبینێ. بنی هەردوو پێت وا بە توندی دەخێوان دە عاردی لە ناو پێڵاوەکەدا دەزوورانەوە. لە بای غارێتدا بایە ساردەکە هێندەی تر بە توندی بە چاوانت دەکەوت و ئاوی تێزاند بوو. دارەکە هەر دەهات لێت نزیک و نزیکتر دەبۆوە. گەلە گورجیش بە تەکانی قایم و قایمتر و خۆ جیڕکردنەوە غاریان دەدا. لە غاردانەکەیاندا قاچی پشتەوەیان لە جێگەی دەستەکانیان تێپەڕی دەکرد. کە دەستیان بۆ پێشەوە دەهاوێشت ملیان دەچۆوە ناو لەشیان، کە قاچیشیان دەهاوێشت ملیان بۆ پێشەوە دەردەپەڕی. غارت لە پێناو ژیان و مردندا بوو، لەو چۆڵەوانییە تاقە پەنا و پەسێو کە چاو تێبڕیبوو هەر دارەکە بوو. گۆشتی قەساب بە قەنارەوە چۆن لە بن دەست و چێردی لە کاتی بڕین و پارچەکردنی تەکە تەک دەکا، ڕۆحت بە غاردانەکەتەوە ئاوا تەکە تەکی بوو. وات غار دەدا بنی پێیانت دەزوورانەوە. نێوان تۆ و دارەکە، زۆر لە نێوان گەلە گورگ و دارەکە، لەو ڕۆژە توش و ساردەدا لەو بەفرە لەو تەنایی و بێکەسیەدا لەو لێ قەومانە ناوەختەدا دارەکە برای پشتێ و برای دایک و بابی و هەموو کەسک بوو. کەس ئەوەیە لە تەنگانەدا بە هاناتەوە بێ. هانات بۆ برد و لە دوورەوە هاوارت بۆ کرد. هەر ئیمڕۆیە و لێم قەوماوە وەرم بگرە و دەخاڵەتم قبووڵ کە. قسەکەت تەواو کرد و نەکرد خێرا تفەنگەکەت بە لقێکی داراوەکە کرد و وەکوو وەرزشەوانی جیمناستیک خۆت هەڵدا. وەکو برا گەورە وەری گرتی و لە پشتی خۆی هەڵی گرتی و قایمی کردی وەکو مار پێیدا هەڵگەڕایت و خێرا لە ترسی قەپی گورگان قاچەکانت ڕاکێشایەوە بنە خۆت قەپی گورجێک لە نزیک قاچەکانت دوای ڕاکێشانەوەی بە بەتاڵی کەوتنەوە سەر یەک دارەکە گیانی کڕیەوە و ئەو نەبوایە دەمردی خۆت لە نیوان سێ لقە دار تون کرد وەکو یەکێک لە سێ ڕیانێ خۆی لە بۆسە بنێ خۆت لە بۆ گەلە گورگ لە بۆسەنە وەکو پۆلیسی هاتوچۆ لە ترسی ڕوحت هەموو لایەکت لە خۆ پاس دەکرد ویست تفەنگەکە ڕاکێشیتەوە و خۆت شۆڕ کردەوە و دەستت بۆ لوولەکەی برد دەدوت لە مەرامت گەیشتبوون لەگەڵ ڕاکێشانی تۆ یەک دوانێکیان خۆیان هەڵدا و قەپی لە قۆنداغەکە گیر کردبوو ڕاکێشا وەلێ هێزت پێنەشکا و دەدوت بە ترکزە گیر ببوو کە لەش و قوڕسایی گورگەکە و هاتنەوەی بۆعاردی قایچی تفەنگەکە لە دارەکە ترازا و کەوتە خوارەوە. گەلە گورگ بە دەم و لموزی گڕەوە تێی بەربوون و لموزیان تێدەخشان. ترست لێنیشت. ئومێدێ کرد تفەنگەکە بوو ئەویشت چوو. ناچار هەوراستر چوو. خێرا لقەدارێکت کردەوە و بە چەقۆ خۆشت کرد و سەرێکت وەک ڕم تیژ کرد. جار جار جێگەکەت خۆشتر دەکرد، پێت لە لقێک و پشتت لە لقێکی تر توند دەکرد تا نەتوانن زەفەرت پێ ببەن. ئاڵای شەڕ هەڵدرا، شەڕ لە نێوان مان و نەمان و برسێتی و خۆ تێرکردن هەڵگیرسا. لایێ بەرەی دڕندە و لایێ بەرەی ژیر و عەقڵ. دوو جەمسەر لێک جیاواز بوون. لەسەر دارەکەوە خۆت بە تەنافی مەرگەوە لە ناو جغزەی ترس و مەرگدا تەکەتەکی بوو. زانی شەڕەکە بە هۆی برسێتی و تەماحیان لێت داوە. نەفامی و گێلیش پیاو تووشی شەڕ دەکا. گورگەکان گێرەیان بە دەوری دارەکە بەستبوو. سەریان. لێقیت دەکردیەوە و دەیانمڕان، ڕۆحت لە جێگەیەکی قایمە و نایەتە دەرێ. خۆیان بۆت هەڵدەدا، مڕەمڕیان ئەو ناوەی داگیر کردبوو، کەڵبە تیژەکانیان هێندەی تر تۆقاندبوویانن. لیکاو بەلغاویاندا دەهاتە خوارێ، بە دارەکەی دەستت بە قاچ خۆت پاس دەکرد. شان و پیرت لە هەڵبەز و دابەزدا بوو، هەرچەندە گورگەکان خۆیان بۆت هەڵدەدا، تۆش لە خۆت هەڵدەدا و دارەکەت بەرەو لموزیان ڕەوانە دەکرد. چەند جار لە ناو دەمیان چەقی. هەستت دەکرد لە نەرمی گۆشتی دەم و شەویلاکیان دەچووە خوارێ. دەتوت گورگەکان شەڕیان لە نێو خۆیاندا دابەش کردبوو. هەندێک هەڵدەکژانە دارەکە و دەیانویست سەرکەون و بۆت بێن. هەندێکیشیان لە جێرە بە دەوری دارەکە بەردەوام دەسووڕان. دەتوت سەرە سووڕیان گرتووە. شەڕی مان و نەمان بوو. دارەکەی دەستت چەکێک بوو خۆت پێ پاس دەکرد. خڕە خڕی ددانەکانیان کە لە دارەکەی دەستت گیر دەبوو دەگەیشتە دەست و پەنجەکانت بە پێلەقە بە دارەکەی دەستت بەرگریت دەکرد دەستت لە هەوادا لێ هەڵدەشەقاند بە هەموو بابەتێک مەرگە مووشی ترست لە خۆ دوور دەخستەوە گەلە گورگ بە دەوری دارەکەدا دەسوڕانەوە و مڕیان لێوە دەهات و کەڵپەکانیان وەک بەفرەکە لە ناو دەمیان سپی دەچەوە جارجارە لە خۆیان هەڵدەدا لەگەڵ لە خۆ هەڵدانیان وەکو ترسی ئەوە تەبێ بدگەنێ تۆ خۆت بۆ سەرەوە دەبرد و دارە تیژەکەشت بەرەو قوڕ گێنڕت دەکرد. ڕوح لە جێگایەکی قایمەو نایەتە دەرێ. لە ترسان چاوت سەرت بە دەوری خۆتدا دەگێڕا و دارەکەی دەستیشت کە هەوم ئومێدی هیوا و تاقە چەکی دەستت بوو، خۆت پاس دەکرد و لە حەژمەتان وتت. زیڕەتان لێدا هەر وازیش ناهێنن. قیڕ و بنیشتە لێم نابنەوە. لەو ئان و ساتە پڕ مەترسیەدا کاکە سووری جوانەمەرگت هاتەوە بیر و. کە دەبێ لە ڕۆژێکی وا بێ پەنا و بێ پەسی و تووشی گورگ هاتبێ شوێنی خۆحەشاردانیشی چوو نەکەوتووە، تاقە سواریش تۆزێ ناکا، بە تەنیاش نەیتوانیوە هەتا سەر بەرەنگاریان بێ، بای گورگان دەبێ و دەفەوتێ.